حەمد و سەنا و سوپاس بۆ ئەڵڵامان، بۆ درووستکەرمان، بۆ ڕازقمان، بۆ خالقمان، بۆ خۆشەویستمان، بۆ ئەو کەسەی کە هەموو شتێکمان هی ئەوە. حەمد و سەنا و سوپاسی زاتی پاک و جوان و موقەدەسی تۆکەین خوایە گیان، خوای بەرز. خوای گەورە خوای مێهرەبان خوای بەزەیی خوای بەڕەحم خوای ساحەبی عیزەت و عەزەمەت سڵاواتی تۆ ئەنێرین بۆ سەر ڕۆحە پاکەکەی پێغەمبەری ئازیزمان خۆشەویستمان نووری چاوەکانمان گەورەمان ئەو پێغەمبەرە خۆشەویستەی کە کردە چرای ڕەحمەت ئەو پێغەمبەرە خۆشەویستەی کە کردە خاتەمی پێغەمبەران ئەو پێغەمبەرە خۆشەویستەی کە کامڵترینی وەحیەکانی خۆت و ڕیسالەتەکەی خۆت و شەریعەتەکەی خۆت نازڵ کردە سەر قەلبی موبارەکی، بەو پەڕی شەرەف و عیزەت و گەورەییەوە بێ مەحاشا و بێ تەعارف گەیاندی بە مەخلوقات، بەو پەڕی ماقوڵیەوە هاتەوە خزمەتی خۆت، سڵاواتی خودا لەسەر ئەو ڕۆحە پاکەی بێت. و سەلامی خوا لەسەر ئال و بەیت و خانەوادەی پێغەمبەری خۆشەویستمان لەسەر سەحابیەکانی لەسەر ئال و بەیتی لەسەر خزم و کەسی و ڕەحمەت و بەرەکەتی خوا لەسەر هەموو مسلمانانی دنیا پەیڕەوانی ئاینی پاکی ئیسلام سڵاوی خواتان لە بێبران و خوشکانی مسلمانم خوا عقیبەت بە خێرمان کا یاڕبی ئەزیزەکانم حەو بەحسێکمان لەسەر حەوادیسی ئاخر زەمان کرد بۆ شیکردنەوەی ئەو عەلامەت و نیشانانەی کە لە ئاخر زەمانە دێ لەبەر ئەوەکە عەزیزان خەستە نەبن بەو زوانە ئینشاء الله چەند جمعەیەکی کە دەست پێەکەینەوە زۆر زەرورە ئەوان نزیکی شەش و بەسێکی کەش بتوانین ئەمەی زۆر گرنگە چون علامەتەکانی ئا تەعارف نییە و خۆشم نا گرێ نادەم و نابەستمەوە بەکارێ بەل شوێنێکۆ خۆم کەڕ و کوێر بکەم ئەو هەچی بە هەوای بێ ئەوە بڵێم ئەوە بکەم پێغەممەریان سەل الله عليه و عليه وسلم نەفەر بووە وەکو خالید کە بەسەی شمشێرەکەی خوددا ناوی بردووە یەک حڕەکەتی جزئی کردووە فەرمیەتی خۆیایە بەریم لەو کارەی خالید یەک حەرەکەتی جزئی دین فیدای فەرد ناکرێ دین فیدای فەرد ناکرێ ئازیزەکانی ئاگاداری ئەم مەسەلە بین تعسب کەڕ و کوێرمان نەکات لاڵمان نەکات ئەمە ئیسلامە عەزیزە فەرد عەزیز نییە ئاگامان لێبێت تووشی ئیفرات و تەفریت و قڕبەسەری نەبین تعصب بۆ ئیسلام دروستە تعصب بۆ حیزبایەتی بەزموبیسا دروست نییە نوری چاوەکەت لا ڕۆی لە شتێکا بێ بڵی لاری خۆ ئیسلام ناخەمە ژێر سوال بۆ ئەوە کە تەبعی بەعزە پێ خۆش بە تەبعی بە بەعزە پێ ناڕەحەت بێت ئاگادار بین ئەبێت هەزار حاکم و مەحکومەکەم بە قوربانی کەلیمەیەک لەو شەرعی خوە بووە لە خزمەت پێغەمەریانە سە لە وڵاتەلم تا ئەو لەحزەی گیانی دەرچووە لەگەڵ کافر جیهادی کردووە کە مردووە بە هەموو کوتویانە ئەی خۆزگەم بەخۆ فەرمووی لە ناو ئاورایە لە ناو ئاورایە ئاگادار بین بە قوربانم عەزیزەکانم بەبێ مسلمان وا بار بێ بە قوربانم ئەبێ مسلمان وا بار بێ باوک و باپیری خۆی لار ڕۆی بڵێ لەگەڵ و حەدیسەی پێغەمبەر نایتەوە ئەوەت لەگەڵ و نایەتەوە انتقاد نەبێت جەرگمان ئەبڕێت کەمیش نین عەدەدیان کەم نین وەلی جەماعەتێکی گورگ سیفەتی بێڕەحمی خەتەرناک لەو بینەوە فقط بە دوای پوڵەوە باشە ساڵانە دەستی پیسیان مەخصوصن ئەوانەی تۆزێ تەخصوصیان لە ماماییە هەیە بەعزێک لەوانە کە دین نازانچیە زین و بوونەوە نازانچیە دەستی نامەبارەکیان سوور ئەبێ بە ڕشتنی خوێنی هەزاران منا کە سەخت یەکەن و لە بینی ئەبن جا ئێمە لە بابی شەرعیەکەەوە با تۆز ئاگاداری ئەم وەزعەوی زۆر کە زەمەی بەسەراتوە ئیستا هەر لە حەچوەتە دەرەوە کوڕە بابە هەر ئافرەتێ خوشکانی ئێمە با بۆ خاتری خوا جارێ ئەوەڵەن تۆ سەرنجی ئەم شتە بە ئیشتا ئیشتا حامیلە نەبووە با بڕین بۆ سینوگرافی سینوگرافی جارێ ئەوەڵەن تۆ ئەبێ ئەم حدودە ڕعاەت کەی ئا ئیستا من خۆم بەتەنیا مەلایەکم باشە ئا ئیستا ئەگەر دە ساڵ لەوە پێشتا ئەلعانتان خوا لێی بەزیا بێ مەمنونی خوا ئەو دایک و باوکانەی کە بە زۆر فشاریان بۆ منێ ناویستویانە لە شەر ئاڕێی بکەنەوە بۆ مامۆستاکانی کەژەروا بوون ڕێی بکەنەوە بەڵکو ئەو مناڵە لە بین برن کە ئیسرارم کردووە و حکمی شەرعیەکەم هێنا و کتومە ئەبیتە قاتڵ کوڕە خەتەرناکە کوڕە ڕسوای دنیا و قیامە دەبی کوڕە زینە بەچاڵ ئەەکەی کوڕە قەی ناکە مناڵت وردە قەی ناکە کوڕە حیسابی قەید ناکە کوڕە هیلاکە بی قەید ناکە کوڕە ئەڵەی جوانم ئیشتا مناڵم بۆ جێبەجێ نابێ قەید ناکە کوڕە تازە مناڵی سەر بێشکەتەیە ئەمیش لە بین مە بە قەید ناکە ئیستە خلا لی بەزیادێ ئەو مناڵانە کە هاتوونە زهورەوە و ئیستە دایک و باوکەکان ئەبینم کە تمیشایەکەن ئەو ڕۆحیان ڕۆشن ئەبێتۆ کە چاویان پێکەوێ هەزا کە ڕەخۆیانی بە قوربانەکەن جا ئەم جارە ئەڵێن خلا لێ ڕازی بێ وەکو ئام مناڵە نەعەمە تۆ نەبوایەتی ئەمان کوشت خوا تۆی کردە سەبب مەمنونی خوام باوەڕ کە عەدەدەکەیان لەوانەیە بە لەشکرێ بگە هەر هینەکەی بناوە خلا لەی بەزیا بێکە ئیسەش کورد ماون گاڵتە و گەفەکەن لیان بۆتە حەو ساڵیان بۆتە دە ساڵیان بۆتە سێ ساڵیان بۆتە دو ساڵ خلا لەی بەزیا بێ هەموو قەستی کوشتنیان بووە بە چیش مناڵی کەم هەیە فەقیرم، کرێنشینم، ئەم ناڵەم بۆ جێبەجێ نابێ، نەخۆشم، ئەم جارە پیرم تازە عیبە بۆ بن حامی لە بم مەسەلەن ئەوە هەمووی ئەمانەی تیا بووە دەی ئەم جارە چوومەتە سینوگرافی ئەوە هاتینەوە سەر گورگەکە پاشا حازری وتوێتی لایەک لەسەری کونە وتوێتی قەلبی کونە وتوێتی ئەمە گێژ و وێژە وتوێتی ئەمە ناڕەسایی قەلبی هەیە ئەمە ناڕەسایی زهنی هەیە ئەمە معلولە ئەمە ناتەوانیە ئەمە ناتەوانە لە نظر فکریەوە ئەمە شێتە ئەمە فلانە ئەمە فلانە ئەمە فلانە باشە جارێ ئەوەڵەن ئێمە ئاگادار بین عزیزەکان خۆ دینی دینی ئێمە دینی ئیسلامە خۆ تۆ هیتلێر نی هەچ کەس نەخۆش بێ بێ بیکوژی ئا یەک دانە مناڵی چکۆلە قاچی نەبێ دەستی نەبێ چاوی نەبێ فقط حیاتی تیاابێ بۆم بێنۆ بیکوژی لەگەڵ کوڕە پاشاچ فەرقێکەیە هیچ لە ئیسلامە ئەوە عەبدی خوایە بە قوربان دەدو ئەو دیەیە ئەویش دیەیە ئەو عەمدی بیکوژێ بێ بکوژێتەوە ئەویش عەمدی بیکوژێ بێ بکوژێتەوە فەرقی نییە بۆ خی تەبارتەعالا هەست کەسێک کە تۆزەی گێڕ و گەواڕیان نەخۆش بێ یافە لە دوێ فلان بێ فڕی داوە شەرع بەڤەی بەوەیە زیاتر دێت ئەمە لایەکی لای دووەم چەند نەفەر یەعنی ئەکسەریەتی ئەوانە کە سینوگرافیەکە کوتی ئەوە ناڕەساییەکی تیا لە بینی بەرە ئەوە قەلبی جوان کار ناکە لە بینی بەرە ئەوە شوێنی کونە لە بینی بەرە نازانم قەلبی کونە و مەغزی بنۆ چی چیچی لە دەی حوتی کە لە دایک بووە درۆیان کردو ئەم لە خویانە ترسانە باشە چۆن لەدایک بووە نەفەر بووە یعنی کەسانێکی زۆرم بەشکە لە بینی بردووە وەختێ مناڵەکە تخوا دێتە دەر لە شەژمان و لە پێنجمان و لە چوارمان لە حەومان و لە هەژمان ساخ و سڵامت باشە هەر هەموو یەک دوو مانگ نابێ کوتی دوو مناڵ چەسپاون بەیەکەوە چەند کە ڕەستی نوگرافیمان گردو کوتێتی حتممەن هەر بوونەکەیشان عذابێکە هەر لێرەوە چەسپاون بەیەکەوە تا خوارەوە حتممە نەبێ لە بینج چارت نییە لە خدا ترساب و شکرد لە بینی نەبرد وەختێک کە دێنەوە لە ڕەحەمیانات خوا باوەشیان کردو بەیەکە مناڵ ساخ و سلامەت و هیچ شیانی پێیان وتووە ئەم لایەک لەم قسمەتەی نییە هەر قەلبی کونە هەر کار ناکە باشە وەختێک کە پێیان لە بین بردووە کە دێتە دەرە مناڵێکی ساخی سلامەت وەک تاڵا بەڵام پێیان کوشتووە باشە هەزاران بەدبختی ئاوە باوەجیان ئەمە مەدی نەزەر بگرن جارێ ئەوەڵەن خۆ لەباری شەرعیەوە ئەوەی کە لە خلا ئەترسێ ئەم ئافرەتە سوالەکە ئەگە بێت دەلیل بچم بۆ لای پیاوە سیدوگرافی بگرم حرامەیانە حرامە بێ دەلیل ئەگەر دوکتورێک دوان بۆی نووسی کە تۆ نەخۆشیت هەیە لازمە پێویستە ئەو جارە تۆ سینوگرافیەکەت بگرێت باشە لەبەر ئەوە نەخۆشیەکەی خۆتت بۆ دەرکەوێت یا ئەو خەتەراتێک کە ڕوتێکە یا ئاواریزێکی نەخۆشیت هەیە ناچاری مجبور بۆیان نووسیوی بزانە ئایا مشکلەکەت لێرایە لە مەسلەی مناڵەکە تایان ئەو بڵێ ئەوە لەو کاتەیە ئەگەر ئافرەت دەستکەوێ واجبە ئەبێ خوشکان لای دکتۆری ئافرەت سینوگرافیەکان بگرن کەشفی عورەتە ئەگەر نە هەر چار نەبوو دکتور بە لازمی زانی ئەبێت تۆپچی ئەو کاتە لای پیاو دروستە ئەش مەحرەمێک وجودی ببێت ئەمە لای لای دووەم ئەو خوشکانەی ئێمە کە ئەیگرن جا عزیزەکانم لانی شەڕیەکە لە نزەر بگرن خۆزینە بە چاڵتان هەموو بیستووە خۆ بیستان کە خودای تەبارەک وەتەعالا ڕقی هەسا و لە قورآانی شەریفە تەواوی ئەو کەسانەی کە مناڵ ئەکوژێ ئاوا لە مەدانی مەحشەرە ئاوا ئەیان نێ نێ ئەیان کاتە پەنی عالم بأي ذنب قتلت اعوذ باللە من الشیطان الرجیم ئاگاداری ئەم نکتە بن وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت ئەبێت تەواوی ئەو مناڵە زینە بە چاڵانە کە زین و ئەکەمەوە ئەبێ ئەم دایک و باوکەی کە سەبەب بوون لەو کارەیە یا هەر کامیان کە سەبەب بوون ئەرێ بۆ بە چ جرم و جینایەتێت تۆ ئەم مناڵە پاکەت کوشت ها بە چ جرم و جینایەتێ ها لەبەرەوە کە کچە لەبەرەوە کە کچە کوشتت لەبەر ئەوە کەوتیان شا تۆزە نەخۆش بێ لەبەر ئەوە تۆ تۆزە ڕاحەت تەڵەبی بکەی بڵێ سە مناڵ ئیشتیان لە مناڵ بەخێوکردن نیە باشە شەڵ تاڵیکەی پێ بچێ لەبەر ئەوە بڵێ نەمانەویست و پێش هات ئەبێ بیکوژم لەبەر ئەوە وەکو ژنە ئوروپایە کافرە فەڕانسیەکە کە مناڵەکەی ئا ئەوە هەڵگرت و لە بەردەم قازیەکەیان مێشکی دا بە بەردەکەیان مێشکی پژان تۆش تاو لەوەکەی تی ئەوە زیندگی لێ تێکداوم خۆشی لێ تێکدا و ئەسەخفر الله العظیم و هەزاران بەدبختی ئاوە حکمی شەریەکەی عزیزەکان بران و خوشکانی مسلمان مڕاقیب بن پیاوەکان زۆر لە ئافرەتەکان مەکەن کە تۆ ئەو مناڵە لەبار نەبەی تەلاقت دەیەم ئابڕوو دەبم دەرت دەکەم فلان دەکەم فلانت دەکەم کەسانێک لەم بینەیە پیاوەکە مقەسیرە قاتڵە لە درگای خدایە ئافرەتی بە زمان لە ترتیەوە تەلاقی نێ لە ترتی ئەوە دەری نەکە لە ترتیەوە فلانی نەکە بە زۆرە چەو کاری پێک بەس زمان هی وا بۆ خۆی هەڵگرتووە بۆ تەلاقەکە و نەیکوشتووە بەڵام لە دەیان حوتیان هەشتیان مەجبور بە قسەی مێردە کەم دینەیا بێ دینەکەی چووە کوشتوێتی ئەمە لایە کە بەعزێک لە پیاوانی کەم دین یا بێدین ئەم کاراکەن بەعزێک نەخەی بەرعکس هەمانە پیاوەکە هاوارەکە ئەلاڵێت و ئەڵێ بەدەست ژنەکەم و گیرم کردووە ئەڵێ بۆ من بەخێو نابێ ئیسە مناڵ بۆ من جێبەجێ نابێ حتممەن حتممەەی کوژم حتممەەتم دەوا ئەخۆم حتممەەتم فلانەکەم لەو لا وەختی وایە پیاوەکە ئەناڵێنێ بەدەست ژنە کەم دینەکە یا بێدینەکەەوە چونیا کەم دینن یا هەیانە هەر بێدینن ناوزبیلە باشە ئەچێ مشتێ دەوا خواتەوە چێ بە زۆر دووسێ دەرزی لە خۆی ئەدا ئەچێ بە زۆر ئەچێتە لای دکتۆرێک کا درۆی لەگەڵ ئەکا سوێ نەخواڵە هیچ نییە شتایەک مەسرەفەکا و ئەم مناڵە لە بین نەبە ئەمە دوو لای لە باری شەرعیەوە عزیزەکانم لە زمانی پێغەممەرگیانە سل الله عليه و عليه وسلم دەنگی نەکرد باشە جا ئیستا ئەکسەری علەمای ئومەت لەسەر ئەوەن بەعزێکیان هەر پێیان زینە بە تاڵیە هەر پێیان زینە بە تاڵی سوغرا و چکۆلێ پێیان دروست نییە بەڵام ئەکسەریم ئومەتە لەسەر ئەوەن بە شێوازی موقت موقتان لەبیر نەجێت هەر کەسێک بە شێوازی موقت مانگێک ساڵێک، دوو ساڵ، کەمتر، زیاتر، شتێکی ئاوا، مەسالیحێک شکە با لە ناو خۆی و ماڵ و مناڵ و زیندەگیەکەیا، ئەتوانێ نەیەڵێ نوتفەکە قەرار بگرێ لە ڕەحم، ئا، ئەمیش بە ڕەزایەتی ژن و پیاو، هەردووکیان، واجبە ئەبێ هەردووکیان ڕازی بن. جا چۆن یەکتری ڕازیەکەن دانێکیان ڕازی بێ دانێکیان ڕازی نەبێ کارەکە خلافە و حرام بە هەردووکیان ڕازی بوون تەوافقیان بوو ئەمە ئاوە هەر کامیان کە ئەڵێ ببێ قسەی ئەو لە پێشترە چون پێغمبەری خۆشەویستمانە فەرمی صلی الله عليه وسلم افتخارتان پێوەکەم با زۆر بن هەرکەسێ لە ژنەکە یا لا پیاوەکە ئەڵێ با ببێ ئەوی کە ئەڵێ با نەبێ مەحکومی درگای خدا ئەو دانیانە کە ئەڵێ نەبێ قسەی ئەویان لە پێشە کە ئەڵێ با مناڵ ببێ بەڵام ئەگە تەوافقیان بوو چون ئەوە لە ڕاستە شەرعایە ئەگە تەوافقیان بوو پێشەوە ئەتوانن بەرگری موقت بۆ بۆ تێڵم موقت هەر پیاوێ زۆر بۆ ژنەکەی بێنێ بڵێ بچۆ بۆ هەمیشە مەعزەرەتەن باشە خۆت عقیمکە یعنی کارێکی وا بکە کە مناڵت نەبێ بە تەوری دائیمی خۆت ئەمەلکە ڕەحمت لابە یا فلانێکی ئاوە بۆ دائیمی ئەم پیاوە مجریمی درگای خدایە مەسئولی درگای خوایە وەکو یەک ئینسانی ساقیت کردبێت لە زیندگی ئاوایە هەر ژنێ زۆر بۆ پیاوەکەی بێن بڵێ خۆی عقیم کا بەدائیمی مجریمی درگای خدایە وەکو یەک ئینسانی لە زیندەگی خست بێ ئاوای پس بە تەوری دائیمی ژنیا پیا و حرامە کارێکی وا لە خۆیان بکەن کەچی عقیم بنیانی نەسلیان نەبێت قسەی ئەوەم نییە پس هیچیان نابێ زۆر لە هیچیان کە ئەگەر ئافرەتەکە وتی هەر خۆم بە زۆری قومواکەم لە خۆی مجریمە جینایەتکارە بەڵام بۆ خۆی و نفسی خۆی پیاوەکە خۆی وتی واکەم لە خۆم خۆی مجریم و جینایەتکارە ئاگادار بە ئینسان ئیجازەی نییە ئەو وجودێ خۆی فوتێنی بۆیە ئەبینی کەسێک کەسێکە کوژێ مەوریدی غەزەبی خۆیە خۆشی ئەکوژێ مەوریدی غەزەبی خۆیە بگرە خراپتر ئا پس بە گەڵا بێ نا ئەتوانی خۆل لە بین بەری ناتوانی خەڵکێکە لە بین بەری ئەگەر خۆیان وتیان خۆمان پێمان خۆشە ئەوە خۆیان مجری من لە درگای خوایە ئاگادار وەلی بە شێوەی موقت بەڵێ بەڵێ لەم سوورەتە دکتۆر چەند دکتەرێکی مسلمان تەشخیسی دا کە چار نییە نەخۆشی گەورەی هەیە ڕەحەمی و ئافرەتە بەکار نایە فلان ناتوشی نەخۆشی گەورە ئەبێ فلان نەبێ ئەمە شتێکی کە لەم سوڕەتەیە ئەویش بە شەرتێ چەند دکتۆر تەشخیسی دا بەڵام ئەگە وتی زۆر زۆرت ناڕەحەت دەکا ئیجازەی کوشتنی و مناڵە نییە کوتی زۆر زۆر عەزیەت دەکا هەتا ئەو ڕۆژەی ئەبێ ئەبێتەوە لەسەر تەختی بیمارسان بی وا فەڕستێت ئەبێ ببی ئەو مناڵە لە بیت نەبی بەڵام ئەگە وتنان وەسیەتەکە ئاوایە مەرگت حەتمیە ئەوە بەڵێ ئاه لەو سوورەتە ئیجازە هەیە لە غەیری ئەو سوورەتیان نییە نییە ئیجازە نیە پس ثم من ملغة دوای ئەوە لە پارچە گۆشتێکە یعنی چل چل چل کاتە سەو بیست پێغەمبەرگیان صلی الله عليه وآله وسلم تفسیری ئەم ئاەتە شەریفە ئەدا ئەفەرمێت چل دانە ڕۆژ وەکو ئاوێک لە ڕەحمی و ئافرەتە زۆر چاکە لە چل ڕۆژە گەیە چل تەغیرێکی ئەساسی ئەدا هەر لە ئەم جارە چلی کە ئەڕوا چلی کە ئەڕوا بووە سە و بیست ڕۆژ ئەمە سێ چلی ئەم جارە ڕۆحی گەورەی بە بەرافێنی ڕۆحە ئینسانیەکە مقدراتی کامیلە تعی نەکرێت پەزەمە دوو مەرحەلە مەرحەلەی چل ڕۆژەکە کە مەلائیکەی دێتە سەرۆک لە ئەحادی سەری هاتووە مەرحەلەی سە و بیست ڕۆژەکەی زۆر چاکە کەسانێک وەک لە فەتاوای عمومی بە نەزارەتی دکتور عەبدوڵڵا فەقی لە مەرکەزی فەتاوای عەزیزەکان هەموو هاتووە هەر کەسێک مناڵێک نوتفەیە چووە ناو ڕەحەمی دایک و نەگەیە چل ڕۆژ حەرامە لە بینی بەرێ ئیجازەی نییە بەڵام ئەگەر لە بینی برد کەفاەتی نییە و دیێشی نییە قەز مجریمە بەڵام جرمەکەی ناگاتە جرمێکی گەورە بەنا بەخەوەلی مجریمە یعنی ناگاتە هی گەورەتر نیسبیە ینی بە نیسبەت پێش چل ڕۆژ جرمەکەی ناگاتە دوای چل ڕۆژ ینی بە نیسبەت ئەو نەخیر ئەوەی ئەهلی بیدعەت نەبێ و ئەوەی جەسور نەبێ لە فتوایە و یا بەعزە کەسانێکی کەکە لە ئیشتیهادا کامیلەن بە غەڵەت چوون پەناگرم بەخوا پێشتر ڕۆژیان پێ دروست بێت بەڵام بە کەڕاهەتەوە بەڵام نە ئەسڵ ئەوەیە جمهور و علەمای ئەهلی سنت بە معنای واقعی لەسەرەوەن حرامە پێش ئەوە پێش ئەوە بچێتە ناو ڕەحەمو ئەها ئیجازە بوو بە تەوری موقت چوە ناو ڕەحەمو ئیجازە نیە دەسی لێی ئیجازە نییە دەستی لێی باشە وەکو لەو فەتاوای عمومیە بە نظارەتی دکتۆر وڵافقی هەموو کتێبەکانی هێناوە کتوبی قەدیبی هێناوە هێناوێتی بەڕەتی کامیلەکە فەرمی حرامە نابێ دەستی لێی فقط پێش چل ڕۆژکە لە بینت بە هەر ئەوێ هەیە دیەت لەسەر نییە و کەفاەت لەسەر نییە و ئیلا لە درگای خدایە مەسئولی ئەبێت تۆبەی بە حەق بکەیت کە غەڵەتێکی واتی کرار نەکەیت ئەمەیە گە یەچوە دوای چل ڕۆژ هەتا ئەو ڕۆژەی لە دایکە بێ بە دوو نەوع لە بینە برێ باشە یەک لەم بینەیە لە بینە برێ لە چل بە دواتە ئەوەختە دیەت لەسرە یعنی ئەو دایکە و ئەو باوکە ئەگە دایکە کەوتی لە بینە بەم باوکەکەوتی ئیجازەتە هەر دووکیان قاتڵە هەر دووکیان قاتڵە دیەیشی هەیە سبحان اللە لە فەرمایشی پێغەممەرگیانە صلی الله عليه و آله وسلم ئیتی گەوتە دوای ئەوە دیەی هەیە باشە بازێ فەرمی لە هەشتا یەک ڕۆژ بە دوا بازێ فەرمی هەر لە چلەکە بەدواوە باشە پس دیەی هەیە دیەکە چی غڕەیەەکە ئەبێ عبدەیە جاریە ئازاد کەی کە ئیستا نییە چی ئەبێ ئەو قاتڵەکە دوو دانە مانگ بۆ تۆبەی دگای خۆ ئەگەی بگەڕێتەوە ئەمانە ئەبێ دوو مانگ لەسەر یەک بە ڕۆژوو بێت ئەو مناڵەی دوای چل ڕۆژ تۆ کوشتت دایکەکە یا باوکەکە لە مەدانی مەحشرا خدا ئاوای هێنێتەوە ئەی قاتڵ ئەوە زینە بە چاو ئەی قاتڵ جاوەرە لە ڕووتەڵ بێتمی شای ئەو مناڵەکە کە ئەو ئەو باوکە بێ ڕەحمە ئەو دایکە بێ ڕەحمە یا خوای نەکردە دانێکیان ئەگە دانێکیان ئاگای لێ نەبوو ئەوی کە بە زۆر کرد یا باوکەکە بە زۆری زۆداری پێکردی ئافرەتەکە بڵێت یا دایکەکە بە دزیوە کردی باوکەکەی تە گونابارنی بەڵام ئەگە هەردووکیان لەسەر بوون ئەو مناڵە زینە بە چاڵە کە فەرق ناکەەوە کۆی لە دایک بە زینە بە چاڵ کرد ئەوە ڕای ئەگرێ لە چل ڕۆژ بە دواوە لە شەر ئافەرمی حوتمی بۆ بکە بە قوربانت حوتم ئەوە هەیئەتی بکەوە دائیمی باشە کە ئەحادیسەکان دێنێتە یعنی مناڵێک گەیە دوای چل ڕۆژ لە بارچوو تۆ ناویشی لێبنێ و حوتمیشی بۆ بکە لەبەرەوە لە قیامەت زین و ئەبێتەوە لە حەدیسی معتەبەری پێغەمەریان ئەسڵسلم ئەفەرمی ئەو نەتکاو لاڵە و شفاعت بۆکە خی گەورە ئەو دایک و باوکە بەخشێ بۆ ئەفەرمێ سێ کەڕان ئەفەرمێ بچن بۆ بەهشت ئەو نە ئەگری ئەو نە ئەگریاڵە دایک و باوکم خوایە گیان دایک و باوک خوای گیان نەفەرمی ئەو دایک و باوکەی پێ بەخشن با بڕۆ ناکاڵی ئەو مناڵە بەکاری ئاوێت دێ ئەگە حوتمت بووە کە دوو حرمەت لێگر ئا نەک بیکوژی جینایەت کار نەک لای مامانێکی جینایەتکاری قاتڵ کە ئەبزانێک کە ڕێک کارەکەی ئەبوو جەهل لەگەڵ تۆ چ فەرقێکی هەیە زینە بە چاویە کرد هەز ئەگەر وابێ ئەم مناڵە دوای چلەکە جا ئینسان ناوەت میشاکاخ ئێحساسی ڕوڕەشی و خەجاڵەتیەکە خۆش بە حاڵی ئەو کەسەی بەسەری نەهاتوە بۆیە من زۆر ئەوانەی کە ئەڵێن ئەڵم خوشکەکەم براکەم بۆ خاتری خوامەکەم تۆ ئیستە جەوانی، شایەد غرورێ گرتبێتی، شایەد بڵێی زیندەگی بێ ئەو بەوە ناخۆشە، شایەد بۆم جێبەجێ نابێ، شا فلان بێ. یا ئەڵێی نەخۆشە، بە قوربانت بم قەلبی کون نییە، دە دە مەورید حەو مەورید درۆیە و مەوریدێکی وا فەرزکە قەلبی کونە، وا فەرزکە سەری نییە، وا فەرزکە با خودا خۆی بیکوژێ بە قوربان تۆ بۆ بیتە قاتڵ. با نەخۆش بێ قەیناکە بەس نییە ویژدان ئاسوودەیە با ئەگە بوو لە دایک بمرێ تۆ بۆ ئەی کوژی ئەمە نکاتێکی ئێجگار جێی سەرنجە پاس لەم کاتانەیە کە ئاوا ئیسرار کراوە ئەو وەز و حاڵەت و ئەم بەراوبەرە ئاگادار بن وتمان دیەی هەیە باشە دیەی هەیە کە دیەی هەیە بەو دایک و باوکە کەوتویانە لە بینی بەرن ئەم دیە نابڕێ چون قاتڵن قاتڵ دیەی پێ نابڕێ باوکێ دایکە ئەولادەکەی خۆی کوژە ئیرسی لێ نابە بۆیە هاوارم کردووە لەو دایک و باوکە بە قوربانم ئێوە جوانن ئێوە شکر مسلمان بۆیە سوالەکەن با هەژنە دە ساڵی کەوت پێ بچێ هەتا ئەو ڕۆژەی ئەمری خۆت نابەخشی ئەڵێ ئەی هاوار قەتڵێکم کرد ئەی هاوار قەتڵێکم کرد ئەی هاوار بەس نییە ویژدانت ئاسوودەیە ئەی ئەو کەسانەی خدای نەکردە بە سەرتاناتوە چاری تۆ تۆبەیەکی ئێجگار نەسۆە باشە سا خواگیان چۆ معاملە لەگەڵەکە خواگیان بە ڕەحمە ئەوە خوا بۆ خۆی زار ئەوەی بەسەرت نەهاتووە شکرانە بژێر بە ئەوەی کە چەند مەوری خەریب و لە بینی بەری و لە ترسی خوار لە بین نەبر سەژدەی شکر بۆ خدا بەرە کە شەیتان ئەو کارەی پێ نەکردی شەیتان زاڵ نەبوو بەسەردا شوکری خوا بکە ئەی ئەم مناڵە لە دایک بێ یەک هەناسە دوایی بمرێ ئەنی لە بینی برن وەکو دیەی کامڵی کامڵی ئینسانێکی گەورەوە پس با تەوەجو ئابم مەسائلە باشە بە هەزاران جارێ ئەوە لە قسمەتی دنیاە مەسلەی فەقت بە ئەوجی خۆی گەیوە خواپە نامان بە مەخسوسەن لە ئوروپا و لە ئەمریکا و لە دووەلی ئاسیاییە ئەلان لە قسمەتێکی زۆر لە چینا ئەبێ مستەنادەکەتان خۆتان دیبێ ئەی خۆن بە قیمەتی باش ئەی کڕن تەنا ئەگرم بەخوا لە حەومان و هەژمان و ئەم بەراوبەرە ئەی فرۆشن و گۆشتەکەی خۆن ئەستەخفیر الله لە بەعزە ئەم ئینسانە گەل لە ڕێی خدا لایدا حیز دڕندەیە ناگاتە حەستی خۆی باشە نەفەرێکیان گرت باشە ئەمریکایی بوو لە ساڵی 1990 باشە بێتە نزیکی 25 ساڵە لەو پێش تقریبە حەفدە نەفەری خواردبوو لەزەتی لە چییە برد گۆشتەکانی تکە تکە ئەگرت و ئەم جارە تعزیمێک شیەگر لە ئێسقانەکە تکە تکە ها ئەم ئینسانەچی بەسەر دێ عزیزەکان لە قسمەتێک لە چی ناوقتمان هەر گۆشتی گران گۆشتی مناڵە دەخۆت گۆشتی ئەو ئەو نوت ئەو مناڵە چۆلەکە لە سکی دایکە هیچ جەنینە ئەستەخر الله العز دەی دەی کارێکمان بەوانە نییە بڵین لە ئوروپایا مەسئلەی سەقت بە شوێنێک گەی وەخوا پەدامان بە هەموو خۆیان زۆریا بۆ هاتوو باشە ئەنی ئەو نە زۆرە بەڵام ئەوان نایخۆن وەلی بۆ ڕاحەت تەڵەبی بۆ ڕاحەت تەڵەبی خوێنەڵە مناڵ بۆ ئێمە جێبەجێ نای باشە وای لێ هات ئەو کمونیستەی ئەو کاتە قانونێکی بەر عەلەیهی ئا ئەم مەسەلەی سەختی جەنینە وەزع کرد و دانات لە هەموو قانونێ سەختتر بوو وای زۆر بووە هاگە قانونی خوا ڕعاەت نەکران ئینسانە چۆن تووشی ئیفات و دەفری دەبێت لە ناو مسلمانانە ئەی سە چاو لە ئوروپاکەن بۆ ڕەحەت تەڵەبی خوان بۆ وەسیەتی خوانیە ئەوە کچەیە ئەوە نەخۆشە فلان فلانە سەهل و ئاسان پەنا ئەگرم بەخوا مەورید بووە لە شارێکی تەقریبەن نیسبی نە زۆر گەورەت نە سکۆلە ساڵانە عەدەدی گەیوەتە نزیکی بیست هەزار مناڵی سەخت شدە باشە ئەی خدا هاوار لەو جینایەتە گەورە باشە جاتۆ بەراوردی کە لە دووەلی بەناو ئیسلامی ئەها ئاچیەگرێ پس سیراەتی کردووە بۆ ناو ئێمەش هەر خود هەر فریا ئەوە کەی بیسی مناڵەکەی لە بین برد مناڵەکەی فەوتان مناڵەکەی کچ بوو ناوێ مناڵی ئیزافی هەیە داوێ مناڵی بۆ بەخێو ناکرێ عمری تۆزە گەڕاوەیە سینوگرافی وتی قەلبی کونە سینوگرافی وتی گوێستکەی کونە سینوگرافی وتی سەستاون بەیەکۆ سینوگرافی وتی قاچی فەلەجە ئەی خدا هاوە بەدبختی گەورە ئەوەیە پس خوشکان ئەو دەغدا بۆ خۆتان دروست مەکەن هەر مەیگرن وەختێک کە ڕێکەوت و نیازە بۆ گرتن بوو ئەوەی مەگرە کە مناڵەکەن لە بین بەری پێشیش هاتووە وە سیراتیشی کردووە ناو ئێمە خوا پەنامان بە بە چاو لە بێدینەکان و بێباوەڕەکان هەر ژن و مێردێ لە ڕێی تەبیعیەوە مناڵیان نابێ ئەگەر سەد دەرسەد نوتفەی ژن و مێردەکە بوو هی هیچ بێگانەیەکی تێکڵاو نەبوو ئەگەر لە ڕووی فزیشکیەوە هەر لەم نوتفا هی پیاوەکە هەڵگیراو لە ڕەحەمی ژنەکەدا بێ حەڵی خۆەتی و مشکلی نییە بە ئیزنی خدا باشە ئەگەر لە شیشەیە دایبنێن و دوایی لە ڕەحەمی ئەینی خێزانەکەی خۆیان داینێتەوە ئینشەڵا هەر مشکلی نییە ئیستە دووسێ کارەکەن نەعوز و بیللا ئافرەتەکە نوتفەکەی کارایی نییە نوتفەی پیاوەکە لەگەر نوتفەیەکی کە تێکڵاوەکەن ئەستەخفر الله العظیم ئەمە زینایە وەختی وایە بەرعەکس پیاوەکە ئەو کاراییەی نییە نوتفەیەک کە لەوێ گرتوویانە تێکڵاوی ئەکەن لەگە هی ژنەکە ئەم جارە جایا ئەیخەنە ڕەحەمی ئەم ژنەوە ئەمەی شەروە لە دەزینایە پەناگرم بخوا یا دێن ئیسە چیەکەن ڕەحەمی ژنەکە هەڵی ناگرێ نوتفەی ئەم پیاو ژنە بەڵێ هەرهی هەردووکیانە ئەچن ئافرەتێ بەکرێگرن پوڵێکی زۆر یەدەنێ سێ مانگ دوو مانگ چوار مانگ لە ڕەحەمی خۆیان ئەستەغفراللە العظیم ئافرەتێکی بێگانە هی ئەم ژن و مێردە هەڵەگرێت دوایی کە لە دایک بوو پێیان نەداتەوە ئەمە ئەمەوە لە دەزینایە بۆ هەردووکیان خوا پەنامان بایە خۆ وە لە دەزینا یعنی حرام زادەیە ئیرسی لێ نابە ئەمە بەدبەختیەکی گەورەیە زۆر کەس بووە ڕێکەوتووە کە مناڵی نەبووە ئەچێ ئەستەخفر الله العظیم لە نوتفەیەک کەس نازانە هی ژاپۆنیە هی ئەمریکایە هی ئاڵمانیە هی هیوایە ئەچێ ئەستەخفر الله العظیم ئەو نە بێ حیا و بێ ئابڕووە حاشا حاضری ئاگەڕێڵێن نوتفەی نەسلی مەخصوصمەوێ لە هی ئاڵمانیەکانمەوێ چاویشین و جوانە لە هی ژاپۆنیەکان ئەوێ ها چاوی چکۆ لەو جوانە لە هی قومی فلانم ئەوێ حەق لەو ڕوسیای و بێ ئابڕێ دنیا و قیامەتە باشە ئەوە لە دەزینایە ئەوە کە ژنەکەت ئاوا نوتفەیەک هەڵ ئەگرێ لە شوێنیکە بۆ تۆ حەرام زادەیە سجیل بەناوی خۆتۆ دەرێنی ئیرس لێبەرێ کوڕنی ئاوا کوڕ دەوێ ئاوا کچ دەوێ ئاوا مناڵت دەوێ ئەی لەو خەجاڵەتی دنیا و قیامەتەکە بۆمان پێشاردووە بە هەر حەڵ بە لەوە زیاتر وەخت نەگری ئازیزەکانم ئەم مەسئلە دامە نەدارە بەڵام ئامان ئامان بران و خوشکانم ئامان بران و خوشکانم هۆشتان بێ بە خۆتانەوە خدا لە قورآانی شەریفا فەرمێ هیوایە کچی ئەدەمێ هیوایە کوڕی ئەدەمێ هیوای هەردووکیان ئەدەمێ هیوا هەر عقیمە هیچیان نادەمێ با ڕازی بین بۆی خدا تعینی کردووە